لەکم دینکم وەلی دین. ئاینی خۆتان بۆ خۆتان و ئاینی خۆم بۆ خۆم. لە فەروەی کوڕی نەوفەلەوە دەگێڕنەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ کە چووەتە خزمەت پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ عەرزی کرد و فەرمووی، ئەی پێغەمبەری خودا شتێکم فێر بکە پێش نووستن بیخوێنم، پێغەمبەر، سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، قل یا ایها الکافرون بخوێنە، ئەوە خۆ بەری کردنە لە هاوبەشی بۆ خودا.